شەهرەزاد گێڕایەوە سندباد دەستی بە قسەکردن کرد و وتی ئەم سەفرەم لە سەفری پێشتر سێرتر بوو دوێنێ بۆم جرانەوە کە چەندە ماندوو بووم لە سەفرەکەمدا بەڵام دواتر بە خێر و خۆشی داکەوتم و حەوامەوە ماوەیەکی زۆر لە بەغدادا مامەوە دواتر تاسی سەفرکردن و کەڵکەڵەی ڕۆشتندای لە کەلم بۆیە بارێکی فرێشت و مەکی بازرگانیم ئامادە کرد و خۆم پێچایە و بەرەو شاری بەسڕەکەوتمەڕێ بارەکانم گەیاندە کەنار دەریا لەوێ چاوم جێڕا کەشتێکم بینی خەڵکانێکی بەڕەوشت و بازرگانانێکی نوێشکەر و لەخواترسی تیا بوو بارەکانم باری کەشتێکە کردو پشت بەخوا بەڕێکەوتین دڵمان خۆش بوو ئەم دورگە و ئەو دورگەی زۆرمان کرد لەم شار بۆ شار و کڕین و فرۆشتنمان کرد ماوەیەک بێخم کارمان بەڕێچوو ڕۆژێکیان سەرۆکی کەشتێوانان هاواری لێ هەستا و دەم و چاوی خۆی ڕنیەوە گوریسەکەی دەستی فرێدا ئێمەش زۆر ترساین و بانگمان لێکرد ئەوە بۆ ئەقیژێنی هاواری کرد چۆن ناقیژێنم ڕەشەبا کەشتەکەمانی گەیاندە چیای زغب ئەو چیایی کە هۆزێکی تێداژی ئەچنەوە سەرمەیمون هەر کەشتێک هاتبێت تەیرە گەڕانەوەی نەبووە و سەرنشینەکانی تیاچون دڵم هەواڵی پێداوم کە تیاچین هێشتا قسەکەی تەواو نەکردبوو کە مەمونونەکان چواردەوری کەشتەکانمانیاندا و هێندە زۆر بوون لە ژمارە ناهاتن بۆیە نەمانوێرا لەگەڵیان بەشەڕ بێن نەبادا بارەکانیشمان تیا بچێ ئەمجا کەوتینە قرتاندنی گوریسەکانی کەشتێکە و دایان بەدەم باوە تاکو گەشتینە کەناری دورگەکان ئێمان لە دورگەکە دابەزاند و خۆیان کەشتێکان برد بە هەموو بارەکانی ناویەوە ئەو شەوە لە دوورگەکە داماینەوە بۆ سبێنێ کەوتینە ئەو ناوە لەبەری درەختە میوەکانمان ئەخوارد و لەکانی و جۆگە ئەومان ئەخواردەوە لە دوورەوە خانوویەکمان بینی بەرەو ڕووی چوین کە گەیشتین ڕوانیمان چواردەوری دیواری تۆکمەی بڵند بوو دەواازەیەکی دووتاکی تیا بوو کە لە داری ئەبەنووس دروستکرا بوو کردمانەوە و چوینە حوشەکەیەوە ئەمجا بە هەموو لاکانیدا دەرگا بوو ژوورێکیان چێشخانە بوو قاپ و قاچاق بە دیوارەکەیدا هەڵواسرا بوو لە بەردەمی کوان و ئاگردانەکەیدا چەندین ئێسک کەوت بوو بەڵام کەسمان لەو کۆشکەدا نەدی بەلامانەوە سیر بوو ئیدی گەڕینەوە حەوشەکە و هێندە ماندوو بووین لاڵ و پاڵ لێ کەوتین تاک و خۆر ئاوا لی نووسین هێندەمان زانی زەوی لە ژێرماندا ئەلەرێتەوە ناڵێک لە ئاسمانەوە هات کە سیرمان کرد مرۆڤێکی زەبەلاح و بە هێندەی دارخورمایەک درێژە و دووچوی پێوە لە گڕی سوورەچن دایەنەکانی وەکو شفرەی بەراز بوو دەمی ئەدود بیرە دوو گوێی هەبوو بەسەر شانەکانیدا شۆڕ بۆوە کە ئەم کەسە زەبەلاحمان بینی زۆرمان لە ترسا بورایەوە ڕەنگی زرد بوو شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد گێڕایەوە سندوبادی بەحری وتی ئەمجا زەبەلاحەکە بەرەو ڕوومان هات و لە ترسانە فریای هیچ نەکەوتین سیرێکی کردین و ئێمەش واقمان وڕما بوو لە نێو ئەو هەمووەدا دەستی دایە من و بڵندی کردمەوە هەندێک ئەم دی و ئەو دیوی کردم منیش هێندە خەفەتبار و ماندوو بووم تەواو کەڕ و لاڵ ببووم بۆیە نەفسی نەچوە سەرم و بەری دامەوە یەکێکی دی بڵند کردەوە بە هەمان شێوە سەرنجی دا و ئەویشی بەدڵ نەبوو بەریدایەوە سێمیش بەو شێوەیە چوارم جار دەستی دا سەرۆکی کەشتێوانی کەشتەکەمان بۆ نەگبەتی خۆی قەڵەو بوو بەدڵی زەبەلاحەکە بوو بۆیە دای بە زەویدا و پێی خستە سەر ڕێسی ملی و لاشەکەی ڕاکێشا و ملی لێکردەوە ئەمجا لە دارێکی درێژەوە ئاڵاند و دوو داری دووفاقی لەم لاو ئەو لای ئاگرێکی گەورە کە بۆی کردەوە دانا دارە درێژەکەی بەلاشەکەەوە خستە سەر دوودارە دووفاقەکە و دوای کەمێک کەوتە خولاندنەوەی دارەکە تا جوان برژاندی ئەمجا لەسەر بەردێکی گەورە دانیشت و وەکو مریشک گۆشتە برژاوەکەی پارچە پارچە کرد دەستی کردە خواردنی کە لێبەوە ئێسکەکانی فرێدایە ئەو دیو حوشەکەەوە ماوەیەک دانیشت ئەمجا پاڵکەوت و خەو بردیەوە پرخێکی هات لە دەنگی ئاژەڵە چوو تاکو ڕۆژی دواتر لێ نووست بۆ سبێنێ هەستا و لێیدا و ڕۆیشت ئێمەش دەستمان کرد بە گریان و شین و شەپۆر لە نێو خۆماندا وتمان سەد خۆزگە لە دەریادا بخنکایینایە یان مەمونونەکان بیان خواردینایە ئاوا هاوڕێکی خۆمان نەبینایە بەسەر ئاگرەوە دیسان وتمان پەنا بەخوا پێچێ لەم دوورگە چۆڵەدا بمرین و کەس پێمان نەزانێ ئەمجا دەستمان کردەوە بە گەڕان بە دوورگەکەدا تا بەڵکو شوێنێک بدۆزینەوە تێیدا بحەوێنەوە ئێوارەمان بەسەردا تو ئێمەش لە ترسانە گەڕینەوە بۆ کۆشکەکە دیسان زەوی ژێرمان ئەلەریەوە کە سەرنجمان دا زەبەلاحە ڕەشەکە دیسان هاتەوە جانمان بە هەمان شێوە کەوتەوە هەڵبژاردنمان دواتر ئاگری بۆ کردەوە و بە شێوەی جاری پێشوویەکێکمانی سوور کردەوە دوای ئەوەی تێری لێ خوارد و ئێسکەکانی فرێدا دەرەوەی کۆشکەکە لەسەر زەوی لێ ڕاکشاو نووست پرخەی لە پرخەی ئاژەڵی سربراوە چوو بۆ سبێنێ بەیانی لێی دایە و ڕۆیشت بەڕێی خۆیەوە ئیدی کۆبوونەوتمان بخینکەین باشترە تاکو و لەسەر ئاگر بسووتین یەکێکمان وتی ئەگەر چاوەڕێ بکەین ئەم زەبەلا حەیەکەیەکە ئەمانگرێت و ئەمان برژێنێت و ئەمان خوا برادرینە چاکتروای ئێمەش بیر لە کوشتنی زەبەلاحەکە بکەینەوە منیش هەڵمدا براکان ورن با داربەستێکی مەزن لە قەدی ئەم دارانە دروست بکەین و بچینە ناویەوە خۆمان بدەین بەدەست بەزەی با و شەپۆلەکانی دەریاوە ئاگرێکی گەورەی بۆ کردەوە و لەسەری برژاندی ئێمەش چاو بە فرمێسکەوە تێمان ئەڕوانی دواتر لە جێگەکەی دوێنێ شەویدا لێ نووسەوە فیشکەی لوتی لە دەنگی بەئاچوو ئێمەش دوو شیشمان ئامادە کرد بوو هەرکە نووست بردمان خستمانە ناو ئاگرەکەوە داری ترمان پێوەنا کە جوان سووربوونەوە هێنامانە دەر و هەر شیشە سوورە بۆ یەکمان کرد بە چاوێکیدا و بە هەمومان پاڵمان بە شیشەکانەوە نا زەبەلاحەکە ناڵێکی کرد و بۆمان هەستا بەڵام ئێمە کوێرمان کردبوو بۆیە کەسمانی نابینی بۆ ئێوارە زەبەلا حڕەشەکە پەیدا بووە ئەم جاران ژنەکەشی لەگەڵ خۆی هێنابوو کە پێیان دانا زەوی ئەلەریەوە ئێمەش هێندەی دی ترساین هەمومان خۆمان هەڵدایە ئەو داربەستەی دروستمان کردبوو خۆماندا بەدەم دەریاوە بە هەردووکیان شوێنمان کەوتن و بەردبەردیان داین کە زۆرمان بەو بەردانە لێ کوژرا تەنیا من و دوو کەسی تر بە زیندوی ماینەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەوێ لە ناو داربەستەکەدا لێی نووسین نیوەشەو لە زرمە و گرمەیەک باگاهاتین کە ڕوانیمان یەک ئەژدی هە زۆر ئەستور و درێژ پەلاماری داین و ئێمەش تەقللای خۆپاراستن و نقم بوون نەبوونی داربەستەکەمان بوو تومەس مرقی لە یەکێکمان خۆش کرد بوو هێندەمان زانی شاڵاوی بۆ هێناین یەکێکمان کەوتینە بەردەمی ئەو مارە گەورەیە و هەتا شانەکانی برد بەدەمدا گوێمان لە قرچە قرچی شکاندنی ئێسکەکانی بوو دواتر قوتیدا خۆی کردەوە بە دەریاکەدا و ڕۆی بەڕێی خۆیەوە ئیتر ئەو شەوە لە ترس و خەمی ئەو هاواریەماندا تاکو بەیانی پەرێشان بووین لە نێوان خۆمان داوتمان پەنا بۆ خوا تووشی چکارە ساتێک بووین خۆش لە خنکاندنی دەریا ڕزگار بووین توشمان بە تووشی ئەو زەبەلا ڕەشەشەوە هاوریەکەم و جێم خۆش کرد بۆ نووسن و حەوانەوە هێندەم زانی ئەژدیهایەکی دی پەیدا بوو هەندێ سێری ئەم لاو ئەو لای خۆی کرد دواتر بەو درەختەی ئێمەی بەسەرەوە بوون هەڵگەڕا ئێمەیش زەق زەق سیرمانە کرد کەوتینە پەلەقاژەی خۆقتارکردن بەڵام بێسوود بوو مارەکە هاواریەکەمی هەڵلوشی ئەمجا بەدارەکەدا پێچی خوارد گوێم لە تەقەی شکاندنی پەراسوەکانی بوو ئەشدی هاکە چووە سەرزەوی لێدا ڕۆشت منی داماویش ئەو شەوە تاکو و بەیانی هەڵە لەرزیم و بۆ هاواریەکەم گریام ئەمجا لاسک و توڵە تەڕەکانم لە خۆ کردەوە کە خۆم پێ لە دارەکەەوە بەستم بوو بۆەوەی کە خەوم لەکەوت نەکەومە خوارەوە هێندە ترسا بووم نیوە مردبوو بووم ئیدی کەوتمە ڕۆشتن گەشتمە ئەو سەری دوورگەکە ئاوڕێکم دایەوە کەشتێکم بینی زۆر خۆشحاڵ بووم خێرا لە قەدارێکی سەوزم شکاندەوە و کەوتمە ڕاوەشاندنی سابەڵک و ئەمە خویە بمبینن سوپاس بۆخوا منیان بینی و هاتنە کەنار دەریا ئەمجا سواریان کردم تێریان کردم دواتر لیان پرسی منیش چیرۆکی خۆم بۆ جێڕانەوە ئیدی سوپاسی خۆم کرد و ئاسوودە بووم باش بوو شنەی بایەکە یارمەتی دەرمان بوو چەند ڕۆژێک بەسەر دەریاوە بووین دواتر گەیشتینە دورگەیەک ناوی دورگەی سەلاهیت هەبوو کەشتی لەنگەری خست و بازرگانەکان کاڵاکانیان داگرت و بردیانە ناو شار دەستیان بەفرۆشتنی کرد کەشتێوانیش منی بان کرد و پێیوتم براکەم تۆ باسی لێ قەمانی خۆتت کرد و منیش بە پیاوێکی لەخوا ترس و باشم زانیویت بۆیە متمانەی خۆمت پێ بەخشم و کاڵایەکی زۆرم لەلا بەجێماوە هی کەسێکە خۆیمان لێون بووە جا تۆیش وەکو ئەو بازرگانانە کاڵاکانی ببە بازاڕەوە و چەندیت بۆ لێ فرۆشا بیان فرۆشە منیش وتم بە چاوان نزا و پارانەوەت بۆکەم ئەمجا حەماڵەکانی بان کرد و پێیوتن ئەو بارانە بگەێنە بازاری شار و بیدەن ئەم پیاوە ئەوانی ژووتیان قوربان بە ناوی کێوە بیان نووسین سەرۆ گوتی بە ناوی سندوبادی دەریاوە کە لە دەریا داخنکە ئێستاش ئەم پیاوە بۆیە فرۆشێ کە ئەمەم بیست لە دڵی خۆم داوتم بەو خویە سندوبادی دەریا منم لەگەڵمدا خەڵکێکی زۆر خنکان ئەمجا لە سەرۆکی کەشتیوان چوومە پێشەوە پرسیم قوربان تەوە سندوبادی دەریا ببینی ئەی ناسیتەوە ئەوی ژووتی نە چونکە شێوەم بیر ناکەوێتەوە هێندا زانم ناوی سندوبادی دەریا بوو ئێمەش کاڵاکانی ئەدەین بە تۆ لی بفرۆشە لە پارەکە شتێک حەقی ماندووبوونەکەت ئەدەین تا ئەگەینەوە شاری بەغدا بۆی ئەکەینەوە بە پارە لەوێش خۆیمان دۆزیەوە ئەوە پارەکەی ئەدەینەوە گەر خۆیشمان نەدۆزیەوە پارەکەی ئەدەینەوە بە خێزان و کەسوکاری کابرای نووسری کاڵەکان وتی بیرڕایەکی پەسەندە ئیدی خۆم بۆ نەگیرا و قیژاندم ئەی سەرۆک آخر من سندوبادی دەریام ئەمجا وتم ئاخر بۆ نەگبەتی لە شوێنێکدا هێندە ماندوو بووم خەوێکی قوڵم کرد کاتێک بە ئاگە هاتمەوە ئێوە جێتان هێشت بووم بازرگانەکانی ئەلماس ئەناسن لەگەڵ ئەواندا بووم کە ئەمەی بیست خەڵکەکەی کۆکردە و باسی ئەمەی منیان کرد تیایاندا بوو بڕوای پێکردم هەندێکیش بڕویان پێنەکردم هێندەم زانی بازرگانێکان کە گوێی لە ناوی دۆڵی ئەلماز بوو هاتە پێشەوە ڕووی لە بازرگانەکان کردوتی وابزانم بیرتان ماوە کە بۆم جێرانەوە چۆن کاتێک لاکە گۆشتەکەم لە دۆڵەکەوە هاتەوە سەرەوە پیاوێکی پێوە بوو ئەوە نەبوو گاڵتەتان بەقسەکەمە هات وتیان بڵێت ئەوەت بۆ گێڕاینەوە ئێمەش بڕوامان پێ نەکردی ئەمجا بازرگانەکەوتی ئەمە ئەو پیاوەیە کە بەلاکی مەڕە سەربراوەکەی منەوە لە دۆڵەکەوە سەرکەوتەوە سەرشاخ گیرفانەکانی پڕ کردبوو لە بەردە ئەڵماسی گران بها هێندەشی بەشی مندا کە لەوە زۆرتر بوو بەلاکە گۆشتەکەوە بهاتایەتە سەرەوە لەگەڵما هێنامانەوە تاک و بەسرە ئێمەش خوا حافیزیمان لێکرد و ئەو چۆ بۆ شاری خۆی و ئێمەش بەرە وڵاتی خۆمان بووینەوە پێشیوتی ناوم سندوبادی دەریایە ئەم کاڵایەنش هەمووی خۆیەتی هەر بە قسەکردنەکەیشیدا دیارە درۆناکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە سندوبادی بەحری وتی کە سەرۆکی کەشتیوان ئەمەی بیست ماوەیەکی باش سەرنجی منیدا دواتر پرسی بارەکانت لە چیدا بوون چۆن بوون ئەمجا سندوبات هەندێ بەسەرهاتی نێوان هەردووکیانی جێڕایەوەیدی گومانی ڕەویەوە و باوەشی پێدا کرد و پیرۆزبای ڕزگاربوونی کرد و بارە کاڵاکانی دایە و پێم ئیدی زۆر دڵخۆش بووم چونکە قازانجێکی زۆریشم لە کاڵاکان کرد ئەم جا لە دوورگەکەدا خەریکی کڕین و فرۆشتن بووین تا گەشتی نەوڵاتی سند لەوێش کڕین و فرۆشتنمان کرد ئیدی لەو سەفرەمدا شتی سەیرم بینی لەوانە ماسیم بینی لە وێنەی مانگادا ئاژەڵی ئاوی وەکو کەروا بوون باڵندەم بینی لە سەدەفی دەریا ئەهاتنە دەرەوە لە دەریادا هێلکەیە کرد ئەم جا گەڕینەوە تاکو و گەشتینە شاری بەسرە چەند شەوێکیش لەوێ مامەوە ئەم جاگەڕامەوە شاری بەغدا لەوێ شەوە گەڕامەوە گەڕەکی خۆمان دواتر خۆم کردەوە بە ماڵدا ماڵ و مناڵ زۆر دڵیان خۆش بوو دواتر هاواریەکانم هاتنە سەردانم منیش دەستم کردە خێرکردن بەخشینەوەی بەسەر بێوەژنان و هەتیواندا ئێدی ژیان و گوزەرانی خۆم و ماڵ و مناڵم زۆر باش بوو بە جۆرێک ماندووبوون و کێشە و چەرمەسەریەکانی خۆمم بیرچوەوە لەو سەفرەدا زۆرم سوود کرد لە بازرگانیەکەم و زۆر شوێن و وڵاتانم بینی خوایار بێ سبینێ سەفری چوارەمی خۆمتان بۆ جێڕمەوە ڕۆژی دواتر بۆ بەیانەکەی سندوبادی زەوی و وشکایی نوێژی بەیانی کرد و چێشتەنگا و ڕۆشتەوە بۆ ماڵی سندوبادی دەریا چووە ماڵی و سڵاوی کرد ئەویش بەخێری هێناوتی چاوەڕێی هاواریانەکەین کە هاتن سندوبادی دەریا دەستی پێکرد شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد گێڕایەوە سندوبادی دەریا وتی کەسەکانم بۆم گێڕانەوە کە لە سەفەری سێمدا چەند دەوڵەمەند بووم ئیدی زۆر خۆشیام و لە هیچم کەم نەبوو بەڵام نەفسی پیسم خستمیەوە سەر کەڵکەڵەی سەفەرکردن و بازرگانی کردن بۆ دیسان کاڵایەکی زۆرم ئامادە کرد و خۆم بۆ سەفەری چوارم ئامادە کرد ئەمجا کاروانم ڕێخستەوە بەرەو شاری بەسرە ئەمجا کاڵاکانم باری کەشتێکی دیکرد چەندین ڕۆژ و شەو بە دەریادا کەوتینە ڕێ چەند جارێک لە وشکایی لاماندا کاڵامان کڕی و فرۆشت تاکو ڕەشەبایەکی دەریا ڕۆژێکیان هەڵی کرد و ژیانمان کەوتە مەترسیەوە کەوتینە نزا و پاڕانەوە دوای کەمێک شەپۆلێکی دەریا کەشتەکەی تێک و پێکشکان چی کاڵا و بارەکانمان بوو نقمی دەریا بوو ئەوەی خنکا خنکا من و چەند کەسێکی دی خۆمان بە تەختەیەکی درێژی کەشتەکەدا هەڵواسی و کەوتینە پێمەلا خۆماندا بەدەم شەپۆلی دەریاوە شەو ڕۆژێک لە نێو دەریاکەدا ماینەوە دواتر شەپۆل هێندەی دی تون بوو ئێمەش زۆر ماندوو شەکەت بووین هێندەمانزانی لە کەناری دورگێک گیرساینەوە ئەمجا چوینە وشکایی و ڕوانیمان دار و درختێکی زۆرمان بینی ئێمەش برسی و تین و ماندوو کەوتینە گەڕان و خواردنی بەری درخت هێندەمان خوارد کە گوڕمان بۆ بێتەوە و تینوێتی خۆمان شکان لە ئاوی جۆگەلەکان دواتر کەوتی نەگەڕان خانوێکمان لە دوورەوە بەدی کرد ئەمجا بەرە و ڕووی ڕۆشتین تا گەشتنە بەر دەرگاکەی ئێمە بە پێوە بوون بیرمان لەوە کردەوە چۆن بچینە ژوورەوە هێندەمان زانی کۆمەڵێک مرۆڤی ڕوت و قوت هاتنە دەرەوە هەر نشیان دواندین و قۆڵبەستیان کردین و بردینیانە ژوورەوە بۆ بەردەم پاشاکەیان ئەویش ئیشارەتی پێداین کە دابنیشین دانیشتین ئەمجە خواردنیان بۆ هێناین کە لە تەمەنمدا خواردنی لەو جۆرەمان نەدی بوو هەرچەندم کرد نەفسم نەچوە سەری و نەم خوارد بۆ خۆشم هەر کەم خۆر بووم سێرم کرد هاوارەکانم وەکو شێتیان لێ هاات و هەر ئەیان خوارد دواتر جۆرە ڕۆنێکیان هێنا هاواریەکانم خواردیانەوە ئیدی حاڵیان زۆر تێکچوو چونکە زۆریان خوارد و زۆریشیان لەو ڕۆنە خواردەوە زۆرم خەم بۆ خواردن خۆیشم زۆر لەم خەڵکە ڕووتانە ترسام دواتر زۆرم سەرنجدان و بێرم لێکردەوە تاکو بۆم دەرکەوت ئەو ڕۆنەمان بۆ ئەوە دەرخوار دەدەن تاکو و گەدەمان بکێشێت و زۆر بخۆین چونکە هەڵەومانەکەن و دامان ئەبەستن بۆ ئەوەی بە برژایی بمان خەنە بەردەم پاشاکەن بەڵام پیاوانی دەوروبەرەکەی پاشا گۆشتی مرۆڤیان هەر بەکاڵیە خوارد ئیتر ڕۆژانە هاوڕێکانمانیان ئەبردە دەرەوە هەر وەکو ئاژەڵ ئەیان لەوە ڕاندن ئەوانیش بەهۆی ئەو خواردنە سەیرەوە حال و کاس و هێڕ ببوون منیش لەبەرەوەی لە خواردنەکەی ئەوانم ناخوارد و زۆر کەمیش خواردنی ترم دەست ئەکەوت زەرد و لە ڕوولاواز ببووم بە جۆرێک پێستم بەسەر ئێسقاندان و سابوو کە پاسەوانە ڕوتەکان منیان بەم شێوە بینی پشتگویان خستم نەهاتن بەلامدا ڕۆژێکان هەلم قۆستە و خۆم دزیەوە دەشت و دۆڵم گرتە بەر دواتر شوانێکم بینی لەسەر تەپۆڵکێک لە نێو دەریادا کە دواتر سرم کرد بۆم دەرکەوت کە ئەو هەر ئەو کەسەیە کە هاوڕێکانی منیاندایە دەست تاکو و سەرپەرشتیان بکە کە منی بینی زانی من ئەو کەسەی نێو هاوڕێکانم کە ئەو خواردنە لەعنەتێم ناخوارد ئەیان زانی بیری و ژیریم لە دەست نەدا و بۆیە بانگی کردم بگەڕێەوە دواوە و ڕێی لای ڕاستی خۆت بگرە تا ئەگەی تا ڕێی سڵتانە منیش بە قسم کرد و گەڕامەوە دواوە سەرنجمدا بەلای ڕاستی خۆمدا ڕێک هەیە پێیدا ڕۆشتم سەعاتێک هەر بەڕاکردن ڕۆشتم هێندە ترسام هەندێ جاریش ڕام نەکرد بەدەم ڕێوە ماندویم دەرەچوو کە بە دوای خۆمدا لام کردەوە کابرای شوانم نەبینی ئیدی بەدەم ڕێوە خۆرم لێ ئاوا بوو ئەمجا لە ڕێگە کەلامدا شوێنێکم سازدا تێدا بنوم بەڵام هێندە ترسام خەو نەچۆ چاوانم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو